بەشی یەکەم هونەر بەر لە مێژوو قۆناغی چوارەمی زەویناسی کە پەیوەستە بە ئێستاوە و چاخی بەستەڵەکی بەخۆ بینیوە و بە پلاستۆسین ناوبراوە لەو ماوە درێژەدا بە تێپەڕبوونی هەرچەند هەزار ساڵێک سەرمای گۆی زەوی ناوە ناوە گۆڕاوە و سەهۆڵبەندانی بەشەکانی جەمسەرەکانی باکوور و ناوەندی ئەوروپا و ئەمریکا کەم بوونەتەوە. دوابەشی ئەو قۆناغە لە ماوەی چل هەزار تا دە هەزار ساڵ پێش زایین بەردەوام بووە و مرۆڤی بەر لە مێژووی خستووەتە ئامادەباشییەوە بۆ ژیانێکی بەکۆمەڵ و دروستبوونی گوندنشینی و چاخی بەردینی کۆن ناونراوە، چونکە لەو قۆناغەدا کەرەستە و کەلوپەلی سەرەتایی لەبەر دروستکراوە، یەکەمین دروستکراوەکانی دەستی مرۆڤ بوون، ئەمەش یەکەمین دەستکردی مرۆڤ بووە کە بەجێماوە، بەڵام گرنگتر لەوەش دۆزینەوەی ئەو نەخش و نیگار و هەڵکۆڵینانەیە لەسەر دیوار و بنمیچی ئەو ئەشکەوتانەی کە پێدەچێت شوێنی حەوانەوە یان پەرستگەی ئەوان بووبێت. بنەمای ئابووریی ئەو هۆزانەی لەسەر ڕاو و ڕەوی ماسی و کۆکردنەوەی قەد و ڕیشەی گژوگیا بووە، بەو ڕێگەیە ئەو ڕۆژگارەیان تێپەڕاندووە. نەخش و نیگار لەسەر دیواری ئەشکەوتەکان، هەندێ جاریش هەڵکۆڵین لەسەر بەرد بە دووکەڵی خەڵووز یان سووتانی ئێسقان، بە تێکەڵکردنی چەوری گیانداران بە نەخشی سادە و ئینتیزاعی و بە بڕوایەکی جادوویی بۆ دوو مەبەست دەکرا یەکێک لەوانە دەستڕەنگینی و زاڵبوون لە ڕاوی بە کۆمەڵی ئەو ئاژەڵانەی کە خۆراکی سەرەکیان بووە مەبەستێکی تریشیان دووبارە دروستکردنەوەی وێنەی ئاژەڵان بووە لەسەر تاشە بەردەکان هەتا زیاتر زاڵبوونیان بەهێزتر بکات لەبەر ئەوە دیارە مرۆڤ لە پێش سەدەها ساڵ بەر لەوەی ئاگر بخاتە خزمەتی خۆیەوە بە شێوەی ئاماژە گفتوگۆی کردووە. پاشماوەی هونەریی وێنەکێشان و هەڵکۆڵین لەسەر تاشەبەرد و ئەشکەوتەکانی دەگەڕێتەوە بۆ بیست هەزار ساڵ پێش زایین. هەروەها هەڵکۆڵینی سەر ئێسقان ماوەیەک دوای ئەوە دەرکەوتووە، بە شێوەیەکی گشتی لەسەر شێوازی ئینتیزاعی و هێڵکاریی زۆر سادە بووە لەسەر هەیکەلی مرۆڤ لە کاتی ڕاوکردنی ئاژەڵان بە تیر و کەوان یان سەمای بە کۆمەڵی ژنان و پیاوان یان وێنەی بە کۆمەڵی گا و بزنی کێوی بە ناوەڕۆکێکی ئامانجدار و جادوویی هەڵکۆنراوی ئاماژە کراوە لە دوانزە هەزار ساڵی پێش زاهین پێشکەوتنێکی گەورە لە لایەنی بەهرە و شارەزایی لە دروستکردنەوەی وێنەکان و وردبینی لە بنیادناندا هاتە ئاراوە واتا ئەوەی کە لە جیهانی هونەرەکانی پەیکەرسازی بە واقعی دەخوێنرێتەوە لەو کاتەدا بەدەست هاتووە نمونەی بەرجەسەی شێوەکانی ئەم هونەرە لە وێنەی گای کێوی بزنی کێ بزنی سەرتاشە بەردەکانی ئەشکەوتی ئەڵتامیدا لە باکووری ئیسپانیا هەروەها پاشماوەی دۆزراوەکان لە فۆن دوگومی فەڕەنسایە بێجگە لەوانە لە قۆناغی چاخی بەردینی دێریندا پەیکەری ژن وەک سمبولی دایک و وەچەنانەوەی وەچەنانەوە بتەکانیان جۆرەکانی خواوەندی بچووک ئەندام لەوانە ڤینۆس و وێندرۆف لە کەناری ڕووباری دانوب دۆزراونەتەوە بە پێشینەی پ هزار ساڵی پێش زەهین هەروەها هەڵکۆڵین و نەخش و نیگاری سربەت لە خۆرئاوای دەریای خەزەر و ناوچەی لوڕستان و ئەشکەوتی لاساوکوس لە فەڕەنسا و لە چەندین ناوچەی تردا بەجێماوە لەگەڵ ئەو تایبەتمەندی کە دەبینرێت لە هەندێ حاڵەتدا ڕۆڵی گیانداران یان مرۆیی لەسەر نەخشە زێڕینەکان قۆناخ بە قۆناخ جێبەجێکراوە. لە کۆتاییدا بیرهێنانەوەی ئەو خاڵە پێویستە کە قۆناخی بەردینی دێرین لە ناوچەیەکی وەکو میزۆپۆتامیا لە نزگەی کەمتر لە هەشت هەزار ساڵی پێش زایین گەیشتە کۆتایی لە نێو ئەو هۆزە سەرەتاییانەدا دوور لە کاروانی شارستانی وەک ئاسکیمۆ یان خێڵە خۆجێییەکانی ئوسترالیا، قۆناغی بەردین بە هەمان تایبەتمەندی و کەلوپەلی ئابووری و بژێوی خۆی بەردەوام بوو هەتا دوا ڕۆژەکانی سەدەی نۆزدەهەم. لە نزیکەی هەشت هەزار ساڵی پێش زایین قۆناخێکی نوێ دەستی پێکرد بە ناوی بەردینی نوێ لەگەڵ ئەو گۆڕانکاریی کە مرۆڤ بۆ سود وەرگتن لە کەلوپەلی بەرد دروستکراوی پێشکەوت هەر لەو ڕۆژگارەدا بوو کە ئیتر مرۆڤ دەستی دایە کوشتوکاڵ و ئاڵژەڵداری و شێوەی ژیانی گوندنشینی دەستی پێکرد بە دروستکردنی چەندین کۆخ بۆ ژیان لە دەوری یەکتر کۆبوونەوە هەروەها بە دروستکردنی شوێنی هەڵگرتنی ئەو بەروبمە کوشت و کاڵیانەی بەدەستیان ئەهێنا سەرقاڵ بوون هەتا ئەگەر سیر بکەین لە نزیکەی حەوت هەزار ساڵی پێش زایین لە شاری ئەریحا لە فەڵەستینی ئێستا دیوار و قەڵای بەردینیان دروست کردووە بۆ خۆپاراستن لە شوێنی نیشتەجێبوونیان کە هەتا ئێستا کۆنترین دیوارە بە دەستی مرۆڤ دروست کرێ لە قۆناغی بەردینی نوێدا سەرەڕای دروستکردنی کەلوپەل و چەک وەک نوکی تیر و چەقۆ و تەور یان بەردی چاککراو پیشەی گڵێنە و گۆزەکاری بە نەخش و نیگار بەدەست کە بریتی بوون لە گۆسە و قاپ و پیاڵە و دەفری گەورە هەروەها چەندەها پەیکەری بچووک و مۆری چوارگۆشە و پەیکەرسازی بەگەڵی سوور بوو بە باو. پاشماوەی گۆزەگەریی قۆناخی بەردین لە مزۆپۆتامیا و باشووری خۆرئاوای ئێران لە هەزارەی حەوتەمی پێش زاییندا، لە میسر لە هەزارەی پێنجەم، هەروەها لە ئەورووپا لە کۆتایی هەزارەی پێنجەمی پێش زایین بەجێماوە. مەڵبەندێکی تری پەیدابوون و فراوانبوونی شارستانێتی بەدینی نوێ لە خۆرهەڵاتی ئاسیا و باشووری خۆرهەڵاتی تایلند بووە لە چین لە هەزاری چوارەمی پێش زایین چاخی بەدینی نوێ بە دروستکردنی گۆزەگەری لە گڵی سوور و بە نەخش و نیگاری ئەندازەیی لەسەر زەمینەیەکی سوورباو یان بە ڕەنگی ڕەش دەستی پێکردووە. لە سەرەتاکانی هەزارەی دووهەم، نزیکەی هەزار و حەوت سەد و پەنجا ساڵ پێش زایین، زنجیرەی پاشاکانی شانگ هۆزەکانیان یەخست و بە نەخشە ڕێگای هۆنان لە دۆڵی ڕووباری هوانگ هو ڕووباری زەرد لە ناوچەی باکووری خۆرهەڵاتی خاکی چین حکوومەتیان دامەزراند دروستکردنی پەیکەر و قاپ و قاچاق و کەلوپەلی کانزایی ناوبەتاڵ بووە کارێکی ئاسایی کە بەگشتی بۆ مەبەستی ئاینی و هەڵگرتنیان بووە لەگەڵ ناشتنی مردووەکانیاندا لە گۆڕدا بیناسازی چین لەو ڕۆژگارەدا بریتی بوو لە بە دیوارگرتن و قولە دروستکردن لە دەوری گوندەکان حکومڕانیان بە دروستکردنی دیواری گڵین و دروستکردنی خانووی شێوە بازنەیی و لاکێشەیی خونەریتی ناشتن لەلای چینیەکان جێی گرنگی بێدان بوو زۆبەی کەلوپەلەکانیان لە ناو گۆڕی پاشاکانیاندا دۆزراوەتەوە هەروەها لە سەرەتای لە سەرەتای پادشایی شانگ نزیکەی 1970 ساڵ پێش زەهین جۆرێک هێڵکاری دەموچاو لە قۆناغێکی سەتاییدا لە ناو چینیەکاندا برەوی هەبووە لە ناوچەی سند لە هەزارەی چوارەمی پێش زاییندا گڵێنەکاریی بە شێوەیەکی نەخش و نیگار و ڕەنگاوڕەنگ لە شێوەی گیانداران باو بووە. لە دواییدا جۆرێک لە هێڵکاریی دەموچاو داهێنرا. دۆزینەوەی پاشماوەی دێرینەکان لە خۆرهەڵاتی نزیک و ناوچەی میزۆپۆتامیا و باشووری خۆرئاوا و ناوەندی ئێران وەک ڕەئس شمرا، حەسونە و تەپۆڵکەی حەلەب، ئەرپاچیە لە ئێراق، شووش و تەپۆڵکەی سیلک لە نزیک کاشان ئەوە پیشان دەدەن کەوا شارستانیەتی بەردینی نوێ لەو ناوچانەی کەوتوونەتە باکووری کەنەدا و هەتا سووریا لەگەڵ ئەو بەشە ناسراوەی کە بە هیلالی بارور و سەرەتای هەزارەی شەشەمی پێش زایندا لە ڕووی جۆرەکانی کاری گڵێنە و پەیکەرتاشی و دروستکردنی شار لەوانە شوێنەواری ئەم بەر و ئەو بەری شەقام لە حەلەف و ئەرپاچیا، هەروەها پیشەسازی ڕستن و چنین گەیشتە لوتکەی خۆی. لەو ناوچەی بەدینی نوێدا کە خێراتر دەستی پێکردبوو لە سەرەتای هەزارەی چوارەمی پێش زاییندا بوو، کەمێک زووتر لە ناوچەکانی تر کۆتایی هات. شارستانیەت گەیشتە قۆناخێکی نوێ و کە بە کانزایی مس و بەرد یان لە ڕاستیدا بە قۆناغی سەرەتای چاخی کانزایی ناسراوە قۆناغی مس و بەرد لە ڕاستیدا تەمەنێکی کورتی هەبوو لە بەکارهێنانیدا لە دواییدا بە دۆزینەوەی زەرد و برۆنز مەفڕع واتە ئاسنی ناوبەتاڵ بە تێکەڵکردنی مس و مس و زەرد و برۆنز لە دواییدا بە ئاسن کۆتایی هات وا باشترە لەلایەن ئاسانی بەکارهێنانەوە بە گشتی بە هەمان چەرخی برۆنز مەفرع مەعدەنی ناوبەتاڵ ناو ببرێت لەو قۆناغەدا دیسان دەبینین کاتێک سوود لە مس وەردەگیرێت هەتا چەندە بە هاوسەنگی لەگەڵ ئەو پارچەی لەگەڵ بەردی کانزایی پوختە کراوە بە شێوازی پێشوو دروست دەکرێت کە ناولێنانی مس و بەردی کانزایی بەو مەبەستەیە لە خۆرهڵاتی نزیک قۆناغی بەردینی نوێ لە نزیکەی 4300 ساڵی پێشزاهین بە جێگیربوونی شارستانتی عوبید لە باشووری میزۆپۆتامیا ناوەندی شاری بەناوبانگی ئور کۆتایی هات لە دۆڵی نیل لە سەرەتای هەزارەی چوارەمی پێش زاییندا قۆناخی بەردینی کۆتایی هات، قۆناخی پێشکەوتووتری بەداری بە بەکارهێنانی کشتوکاڵ و بیناسازی شارنشینی و کاری کانزایی و گڵێنەکاری و پەیکەرسازی و پیشەسازی ڕستن و چنین و هێڵکاری دەموچاو و پۆرترێت کەمێک درەنگتر سەقامگیر بوو. لە ئێران چاخی کانزایی، لە سێسەی پێشزیندا دەستی پێکرد لە چین و دۆڵی سند و لە شارسانتی دوورگەکانی یۆناان و ڕۆم و ناوچەکانی تری ئەوروپا قۆناغی کانزایی لە سەرتاکانی هەزارەی دووهەمی پێرزین دەرکەوت لە کۆتایی بەردینی نوێی ئەوروپادا پاشماوەی بیناسازی ناسراو بە بەردی زەبەلا لە کارناک لە فەڕەنسا و سالزبۆری لە بەڕیتانیا بەجێماوە بیناکانیان بە شێوەی بازنەیی یان چارگۆشەی بووە بە پارچەی زۆر گەورەی قڕس و لاکێشەیی لە بەردی پێوانەکراو کە چۆن پایی پتەویان داناوە و چەندین قاڵبی لاکێشە و باریکتر و سوکتر کە چۆن پارچە بەدی دەرگا بەردی ئاسۆی سەر دەرگا لەسەریان دادەنێت ئامانجی ئەوەش لەوانەیە دروستکردنی بینای پەرستگە بووبێت رێوڕەسمی ئاینی لەسەر بنەمای خۆرپەرستی شارستانیەتی میلی ئەمریکا کە لە ماوەی ئەم سێ سەدەیی دواییدا کەوتە بەر لێکۆڵینەوە و ناساندن بریتە لە سێ شارستانیەتی گرنگ و پێشینەدار بەم جۆرە، ئاستیک لە مەکزیکۆ، مایا لە بوکاتان و باشووری مەکزیکۆ و گواتیمالا، ئینکا لە پیرۆ و بۆلیڤی، ئەمانە هەمووی لە ماوەی ساڵەکانی هەزار و پێنج سەد و بیست بۆ هەزار و پێنج سەد و چل و دوو دا بە داگیرکردنی باشوور و ناوەندی ئەمریکا لەسەر دەستی ئەوانەی ئینسانەکان لەناوبران و بەهای میلی خۆیان لەدەستدا هەرچی ئاسەواری هونەری و نایاب و بەهادار بوو تاڵانیان کرد لەو کۆمەڵا پاشماوە گرنگ و بەجێماوانەی ئەم شارستانیەتە بریتی بووە لە تاتاشینی بەردی گەورە و پتە و بەنەخش و نیگاری تێکەڵ لە مرۆڤ و گیانداران هەروەها پەیکەری لەبەرداتاشراو بە شێوەی ئینتیزاعی و زۆر سادە لەسەر بنەمای بیرۆباوەڕی ئایینییان کە لە دواییدا لە ڕووی ناوەڕۆک و بەهای هونەرییەوە بووە جێی سەرنجی لێکۆڵینەوەی زۆر لەوانە گرنگتر دروستکردنی چەندین پەرستگەی بەردینی گەورەیە بە شێوەی هەڕەمی بە شکۆ و پلەدار، هەندێکیان بە بەرزی حەفتا مەتر کە تیایدا چەندین پەیکەری بەدین و گڵێنەی خودایان لە شوێنە بچووک و گرنگەکاندا دەپاراست. شێوەی گشتییان لە جیهانی بیرەوەریدا لە زەقورەکانی نێوان دوو زێ دەچێت. هەروەها لە ڕوویەکی ترەوە شێوەی ئەهرامی پلیکانی میسری هەیە بەبێ ئەوەی بێ ئەوەی ناوڕۆک و بەکاربردنی دینی یەکێک بووبێت لەو پەرستگایانە لەبارەی شوێنی دەرکەوتن و پێشینەی گەلی ئەمریکاوە یان هەمان بنیاتنەرانی شارستانیەتەکانی ناوبراو دینەناسان بە پێشبەستن بە دوایین توێژینەوە و بەڵگەکان لە نێوان چەندین پێداچوونەوەی چڕوپڕدا لە ئەنجامدا گەیشتنە ئەوەی کە زیاتر جێی باوەڕ باوەڕە و بەم جۆرەیە یەکەم کیشوەری ئەمریکا ئاخێزگەی نەژاد یان وەچەیک لە مرۆڤی سەرەتایی نەبووە دووهەم یەکەمین دانیشتوانی ئەمریکا کۆچبەرانی ئاسایی بوون لە خەڵکی باکووری چین کە لە ڕێگەی زەمینەی سیبریا بە ڕێگەیەکی سەخت و وشک و برنگ نەوەک لە ڕێگەی دەریای خۆرهەڵاتی چین و کەناری دوورگەکانی ژاپۆن و تەنگەی برینگ کە دوا سەهۆڵبەندانی قۆناغی پلاستۆسین بووە واتە لە پێش دههزار ساڵ پێش زایین ئاستی ئاو لەسەرەوە بووە وەکو چۆن پردی ئاسیا لە کۆتایی باکووری خۆرهەڵاتی سیبریا بۆ ئالاسکا لە کۆتایی باکووری خۆرئاوای کەنەدا بەستراوەتەوە چوونەتە باکووری ئەمریکا و لەوێوە قۆناخی بە قۆناغ بەرەو ناوەندی ئەمریکا چوون هەتا لە کۆتاییدا لە ناوچەکانی ئەمریکای ناوەندی و بەشێک لە باکووری ئەمریکای باشوور جێگیر بوون ئەم کۆچبەرانە لە هەزاری دەیەم هەتا هەزاری سێمی پێشزاهین بەڕەوکردن و کۆکردنەوەی دانوێڵە قۆناخی بەدینی دێرینی خۆیان زۆر بە هێواشی و بەبێ پێشکەوتنی بەرچاو لە بوارەکانی ئابووری و هونەری و پیشسازیدا تێپەڕان. هەروەها لە هەزارەی سێیەم و دووهەمی پێش زاییندا، بە جیاوازی لە هەندێ لە ناوچە جیاجیادا، چوونەتە قۆناغی بەردینی نوێ و خەریکی کشتوکاڵ و ئاژەڵداری بوون. بەرهەمی گڵێنەکاری یەکڕەنگ و پەیکەری بەردینی گەورە و هەڵکۆڵین لە سەربەر بە ناوەڕۆک و سمبولی ئایینی، هەروەها دروستکردنی، پەرستگە و گۆڕی ناشتن و خانووی هاوشێوەیان بنیات نا. لە ساڵی دوو سەی زایینی بەدواوە بەرزبوونەوەی فەرهەنگ و هونەری ئەو هۆزە دەستی پێکرد و چەندین دەوڵەتە شاری بە توانا و بیناسازیی شکۆمەند و پەیکەرتاشی و نەخش و نیگاری سەردیوار کێلی بەردی هەڵکۆلراو بە نەخشی گەورە هەروەها چەندین گڵێنەکاری ڕەنگاوڕەنگ، کەلوپەلی جوانکاریی ژنان و چەندین بابەتی زێڕینی گەورە و هەڵکۆڵین لەسەری و دانانی مادەی سەوز بەدی هات. ئەم هۆزە هەتا هەزار و پێنج سەد و بیست ی پێش زایین لە پێشکەوتنی فەرهەنگی و هونەری خۆیان لە دواوە بوون. دوای ئەوە هێرشبەرانی داگیرکاری ئیسپانی شارستانیتەکەیان بە تاڵان بەر ئالێرەوە ئەو لێکۆڵنەوەیە ڕۆژ بە ڕۆژ زیاتر گرنگی پێ ئەدرێت و کەندەکاری و توێژینەوەی زۆر دەکرێت دەربارەی ئاسەواری هونەری و تایبەتمەندەکانی ئاینی و کۆمەڵایەتی ئەو شارستانێتانە بەشی سی چوارەمی ئەم پەرتوکە